هەروە کە گشتمان ئەزانین ئەساسی تەسەورات و جەهانبینی دینی لەسەر ئەوەیە کە خوا خەلق و ئەمری بەدەسا و ئینسان و سائری مەخلوقات مەخلوق و مەمورن لە وەختەوە کە ئاسمانەکان و زەوی و ئەوەی کەتیانایە خەریکن ڕێی خۆیان ئیدامە ئەدەن بەرەو ئەو سەرنجامە کە بۆیان دیاری بەشێک کەم لە مەخلوقات ئەوانەی کە دارای ئێرادە و بەر لە ئێرادە دارای قوی علمن وەک ئینسان و جن و مەخلوقاتی تر لە وێنەی ئەمان کە لە کائیناتا هەن کە بواە ئەمانیش هاوڕێ لە تەک ئەو قافڵە گەورە ڕوو بە سەرنجانی دیاری کراوی خۆیان حرەکەتیان کردایە ستەمکارانە و نەزانانە مەسئولیەتی خۆیانیان غاڵبەن لەبیر چووەوە و خستیانە پشتگوێ و لە ڕێگە منحرف بوون و بەم لایا بەو لا نایان دا و عقب گردیان کردو ڕێی مخالفی جهتی سەیری ئەو قافڵە عزیمیانە گرتنش ئەمەش لە حاڵێکە کە ئاسمانەکان و زەوی و ئەوەی کەتیایەتی لە مەسیر منحرف ئەبن و دەرنەتیجە ئەو ئیمکاناتە ئیتر بە سوورەتی ئیمکاناتێک و بۆ حرەکەتکردن بەرەو ئەو سەرنجامە بێ نامێنێ و وەک ئەمە خوا لە خەلقی ئامانە بێهودەکاری کرد وەختێک کە ئینسان ڕێتر ئەگرێت بە زبانی حاڵی ئەمە ئەگەیەنێ کە هەدەفێک حکمت و مەقصودێک لە خەلقی خۆی و لە خەلقی ئەم کایناتا و ئەم امکاناتانە دەی وەختێک کە جەریمە ئەوەنە گەورەیە دیارە کە هەوڵدان بۆ تەسحیحی مەسیر و بۆ دوایی پێهێنان بە ئەو جەریمە گەورەیشە زۆر گەورە فعالیتکردن بۆ ئەمەی کە وەزعە دوای لێبێتەوە کە ئەم گرۆهە لە مەخلوقاتیش هاومەسیر لەگەڵ ئەو قافڵە عزیمە ببنەوە ئیتر بە زبانی حاڵ ئەوە نەبێت کە خەلقی ئەم کائیناتە بێبوودەیە ڕەنجدان و فعالیەتکردن بۆ ئاوەها مەسئلەیەک دیارەکە شتێکی تەواو سەنگین و عزیز لە سەنگینیەک وا کە نە ئاسمانەکان و نەزەوی و نەکێوەکان بۆ گشتە عزەمەتەوە هیچکام جورئەتی ئەوە ناکەن کە تەسەوری حەملی ئاو مەسئولیەتە بکەن بە شدەت خودداری لێ ئەکەن و خۆیان ئەکێشنە دواوە لە مەیدانی هەڵگرتنی ئەو بارە بەڵام هەر ئەو ئینسانە کە وەختێک تووشی زوڵم و نەزانی ئەبێت ئاوەها من حرف ئەبێ هەر ئەو ئینسانە ئستاداد و توانایی ئەوەی شیواتیاکە حملی ئەو بارە سەمینە لە لە بەرابەری ئەکسەریەتێک لەم نەوعە لە مەخلوق لە بەرابەری انحرافی دەسەیەک گەورە لە ئینسانەکانەوە ئەفرادێک کەم بوون کە باری سەنگینی ئەم مەسئولیەتە هەڵگرن کە دیارە بۆ ئەمانەی تر سەنگینی مزاعف ئەبێت چون قرار بوو مەسئولیەتی حەرەکەت کردن لەو مەسیرە تەوزیع بکرێ بەسەر تەواوی ئەفرادا ئەمما ئەکسری ئەفراد خۆیان لە هەڵگرتنی ئەو بارە کێشاوەتە دواوە کەوابوو مەسئولیەتەکەی ئەوانیش ئەکەوێتە سەر ئەو عەدەکەم هەم تەسحیحی سەیری ئا ئەم گرۆهە لە مەخلوقاتی خوا و هەم دەفعی ئەو نسبەتە ناڕەوایەی کە بە زوانی حاڵ ئەدرێتە لای خوا کە خەلقی سەماوات و ئەرد و مابینەهما بێهودە بوو ئەلبەتە لەگەڵ سەنگینی باری مەسئولیتەکە سەنگینی ئەجر و پاداشیش مەترح ئەگەرچی هەڵگرتنی ئەم بارە ئەقتزای ئەوەکە کە ئینسان خۆی و هەرچێک کە خوا پێدا کە خۆیشی هەرخواداوێت لەم ڕێیا بەختی بکە و فدای بکە بەڵام بەڕاستی تەنها لەو فداکردنایە کە خۆی دەسەکەوێت بەرنامەیەک عجیب حاکم بووە بەسەر ئینسانەکە ئەگەر خۆی بپارێزێ لە هەڵگرتنی باری ئەم مەسئولیەتە سەنگینە فەرار بکە بۆ ئەمە کە مەحفوز بێ هەر لە ئەوەڵ قەدەمێکا کە ئەو تەسمیماگرێت لە بەنچوو نابوت بوو بەڵام بەعکسەوە ئەگەر لە حەدی وسعیا اقدام بکە لەم زمینە لەم مەسیرا حرەکەت بکە و گیان و ماڵی خۆی تەقدیم کا بۆ ئەوەی کە وەزیفەی لەم ڕێیا ئەدا بکە هەر ئالە و لەحزەی ئەوەڵا وجودی خۆی دەست ئەکەوێت و دەستکەوتنێک وا کە هەرگز ئیتر لە دەستدان بە شوێنێنە حیاتێک کە مەرگ بە شوێنیانە ئەگەر مقایسەیەکی زۆر سادە ئینسان بکە لە بینی دوو جۆرە ژیانە و نەتیجەی ئەم دوو جۆرە ژیانە کافیە بۆ ئەوەی کە هەڵی بنێ بۆ عەزم و تەسلیمی قاتع گرتن لە زەمینەی هەڵگرتنی ئەم باری مەسئولیەتە زۆر بە اختصار ژیانێک وە عیبارەت بێ لە هەڵگرتنی باری ئەم مەسئولیەتە ژیانی مؤمنانە و لە ئەو لایشەوە اشترای حیاتی دنیا انتخابی حیاتی دنیا حەیاتی دنیایەک کە ئەگەر هیچ عەیبی تیا نەبێت دوو عەیبی چارە ناپەزیری تیا یەکێک ئەمەی کە ئینسان ناگاتە حاڵەتێک کە ئاواتی ببڕێ بێژێ ئەو خەیش ئیتر هەرچی گەرەک و دەسم کەوت و ئەتوانن لا حەزەی ئەوانە بکەن کە سەدەدی کەسبی سەروەت یا مەقامی شتانی ترا کە تا زیاتریان دەسەکەوێت ئاوات زیاتر و وەسیان هەر ئەوەی کە کەلیمەی ئیمان ئەیگەیەنێت بە ئەمن گەیشتن ئەمەی کە ئینسان بگا بە حاڵەتێک کە نەخەفەتی بێ چونکە ئاواتی براوە و نە ترسی بێ چون شتێکی وا لە دەسا کە ناترسێ لە دەستی دەرچێ وەختێک کە ئەو بینیشە دینیەی واخوا پێدا وەری ئەگرێت و لەگەڵ دەرونیا تێکەڵا ئەبێ ئیمانی بۆ پیا ئەبێ لەو دڵهڕە و ئستراب و نائارامیەی دەورانی جاهلیت ڕزگاری ئەبێ کە وەک کەسێکەوە لە شەوێک تاریکە لە بیابانێکە کە ڕێ لێگم بووە حرەکەت ئەک هەر هەنگاوێ ئەنێ ترس و لەرزیەکە پێبنێ بەسەر دڕندەیەەکە بەسەر دڕک و داڵا بکەوێتە ناو چاڵێ پێی لە بەردێ هەڵکەوێ، بەڵام وەختێک کە ڕۆژی لێ بووە و ڕێی دۆزییەوە و مەقسەدی کەوتە بەر چاو، هەر هەنگاوێکی بە ئارامشەوە هەڵەگرێ. وەختێ ئەگاتە ئەو حاڵەتە ئیتر نە ئاواتی تری ماوەکە تەحەقوق نەبەخشین بەو ئاواتە خەفەتی پێبا وەنا ترسی ئەوەی هەیە کە ئەمەی لە دەست دەچێت وەختێک مەسئولیت عبارەتە لەوەی کە ئینسان ئەو شناختە پەیاکا و پێ تەسلیم بێ و ئەگەر جەبری دەوروبەری ئجازەیدا ئەمەڵی پێ بکە ئەگەریش نەیدا ئەم ئازم بێ لەسەر ئەوەی کە ئەمەڵ بکە بەس خەفەت بۆ ئیتر و ئەگەر ترسی ئەوەی بێت کە لە ئاەندا لە دەستی دەرچێ خۆ ئەمە ماڵ و سەروەت و مەقام نییە کە لە دەست خەڵکا بێ و خەڵک دەسەڵاتیان بەسەریا بێت تبقی سونەنێکخوایی ئیمانە و لە دڵایە و دڵیش لە بینی دوو هەمووس لە هەمووسەکانی خی ڕەحمانە و ئەویش وعدەی داوە کە نەتەنها لە دەستی ئینسان نایسێنێ بەڵکە زیایەکە لا خوف عليهم ولا ئەگەر هیچێکی تری نەبواە ئینسان غێری ئامە بەسی بوو بەڵام ئەزانین کە فەزلی خوا جل جلال لەوە زۆر بانتر لە لەحزەیەک بەر لە مەرگەوە ئەحترام و تەقدیر لە تەرەف مەئمورینی خواوە و لە دەورانی بەرزەخا حەرەکەت لە مەسیری کەماڵا بە سورعەت بە تەناسوبی ئەو خودسازیەی دەورانی حەیات و دوایی بەهەشت بەو گشتە خصوصیاتەوە کە ئەیزانین لە گشتی بانتر ورضوان من الله أكبر ئەگەر مقایسەیەک سادە لە بین ئەم دوانە بکرێ ئەو دوو جۆرە زندگیە و ئەم دوو جۆرە نەتیجە تازە ئزافەش بکەین کە لە زندگی مؤمنانە تەرکی نیعەمی خوا نییە معنا ئەوە نییە کە ئینسان زندگی ناکە زندگی ئەکا و قەتعەن ئەوەیش کە بۆی نووسراوە دەستی ئەکەوێ بێکەم و زیاد بگەڕێنێت ئەمما ئەویش هەر بە سوورەتی ئشارە دوو دائرە هەن دوو زمینە هەن ئێمە هەمیشە امتیازی ئەو دوو زمینە لە بەرچاومان بێت تا بتوانین مؤمنانە زندگی بکەین دائرەیەک وەسیع کە ئەڵبەتە فقط بۆ تەفهیم کەلیمەی دائرە بۆ بەکارەبێن نە بە معنای محدودیت کە دائرەی کاری خوایە و دائرەیەکی محدودیش کە دائرەی ئەدای مەسئولیەتی ئینسان دائرەی کاری خوا ئەوەیە کە چی ئەبێت و چی نابێت و دائرەی کاری ئینسان ئەوەیە کە ئەبێت چی بکەم و ئەبێت چی نەکەم ئەمەی کە چی ئەبێ و چی نابێ چەنێک عومرەکەم چەنێک هەوا تەنەفوس ئەکەم چەنێک خوراک ئەخۆم چەنێ لباس ئەپۆشم چەنێک مەسکەنم ئەبێ چەنێ ئیسراحەتم ئەبێ ئایا مشکلات یەتە ڕێگەم نام ناداری و مەحرومیت یەتە ڕێگەم شکنجە و ئەزیەت و ئازار کوشتن ئەمانە لە دائرەی کاری خوایە بە ئێمە نیە من کارم چیە کە چی ئەبێ و چی نابێ من ئەبێ ملاحەزەی ئەوە بکەم کە چی ئەبێ بکەم و چی ئەبێ نەکەم جا عجیبیش ئەوەیە کە ئەگەر ئینسان ئەم دوانەی لێ شێوان دائرەی کارەکەی خۆی تەرک کرد هیچ دەخاڵەتێکیش ناتوانێت لە دائرەی کاری خوا بکە گشتی مقرڕ بووە لەحزە لەحزەی زیندەگی ئینسان دیاری بووە، زەڕڕە زەڕڕەی نیعەمێک کە ئینسان ئیستفادەی لێ ئەکا دیاری بووە، یەکە یەکەی ئەو مشکڵاتە کە یەتە سەر ڕێی ئینسان دیاری بووە و ئەم دنیا ئەگەر ئینسان بتوانێ تێکیدا بە یەکا زەڕڕەیەک ئالەوە تەغیر ناخوا تەقدیرە و نەخشەیەکە ڕژاوە و ئەبێ پیادە بکرێت دەی وەختێک ئاوایەت تەرکی دائرەی مەسئولیت بۆیتر ئەگەریش وتی غەیری ئەوە جوابی ئەوەیە کە بکتێ بەناو دەمیا کە تۆ چیت کە غەیری ئەوەی واخوا مقڕڕی کرۆ دەسی من بکەیت یا وەختێک کە تهدی دەکرێت چ دۆسێک وا نازانێت دڵسۆزی بکە وەچ دژمن کەمەکە خەتەرە عمرت لە دەست دەرەچێ ئاسایشت لە دەست دەرەچێ کە سەختترینی لە دەست دەرچوونی عمرە جوابی ئیمان هەم ئەوەیەکە کەی ئەکوژرێن لەو وەختاوا مقڕڕە یا بەر لەوە ئەگەر جواب ئەوەیە کە لەو وەختا ئەکوژرەی وا مقڕڕە ئەگەر ئەم کارێش نەکەم هەر لە وەختا ئەکوژرێم مەگەر حتا ئیمکانی ئەوە نییە زۆر زۆر ئیمکانی قوی کە ئینسان لە لە حزەیەکەوە تەسلیمی تاغوت ئەبێ وە لە زیندانی تاغودێتە دەر هەر لە دەرگای زیندانەکە پێ هەڵکەوێ بکەوێ بەدەما ناو چاوی کوتێ بەسەر بەردێکا و گیانی دەرچێ و ئەگەر جوابی ئەمە بوو کە بەر لەوەی وا مقرڕ بێ و کوژن دیارەکە جوابی زمان چێ کە ئەگەر تەواوی ئەم مەوجوداتەی لە ئاسمان و زەویا هەم گشتی ببێ بە شەدیدترین تاغوت یەک هەزارمی سانیەش لە عمری ئینسان ناتوانن کەم ئەی وەختێ مقەڕەر بووە کە چی ئەبێ و چی نابێ با ئێمە خۆمان فارغ کەین لەوە کە چی ئەبێ و چی نابێ با متوەجهی ئەوە بین کە چی بکەین و چی نەکەین ئەویش ئەوەی کە لە شریعەتی خوا بەیان بوو ئیمان بە قەدەر ئا ئەمەی کە بێ ئەمە زندگی مؤمنانە ناکرێت هەرچی شتە مقەڕەڕ بووە ئیتر ئێمە با لە دائرەی کارەکەی خۆمانە خۆمان مەحسوورکەین دەخاڵت لە کاری خوا نەکەین کە دەخاڵەتیش ناکرێت و بێخود خۆمان مانوەکە جاوەختێک تەوەجه ئابم حەقیقەتە کرا ئەم جارە هەڵگرتنی ئەو بارە سەنگینە کە ئاسمانەکان و زەوی و جبال خودداریان کرد لە هەڵگرتنی لە حەدی وسع ئاسانە بێت بەڵێ ئەمە سنگینی باری مەسئولیت و ئەوەیش کۆس بێت کە مەترح ئەبێ لە ڕێیا و ئەمەش چارەی کۆس بکات جا وەختێک کە ئینسان موفق بوو بە ملاحزەی ئەو حەقیقەتە و جیاکردنەوەی دائرەی کاری خۆی لە دائرەی کاری خوا تەسمیمی گر کە هەنگاو هەڵگرێ لە ڕێگەکە ئا ئەو وەختەیە کە خۆی دۆزیوەتەوە حەیاتی ئەبەدی دەستکەوتووە ئەوەی کە لە حەیاتی ئەبەدیا دەست ئینسان جا ئەزانین کە ئەو مەسئولیەتە کە عیبارەتە لە حاکمکردنی ئەمری ئیبتلائی و شریعەتی خوا لەسەر زەویە لە ژیانی فەردی و جەمعی ئینسانە هەم بۆ تەزکیەی ئینسان لە سەحی فەردی و جەمعیاوە هەم بۆ عیمارەتی ئەم کورەی زەویە ئەمە کارێک نییە کە فرد فرد بتوانن بیکەن و حتا نەسڵێک بە تەنهایی بتوانێت بیکەن ئەها وەختێ ئەفەرموێ بە مەلایکە گەرەکمە جێنشینێک دابنێم بە لەبزی مفرەت ئەفەرموێ ئینی جاعلون في الأرض خەلیفە نافەرمی خولەفا چونکە ئەو کارەی وا کاری ئەوە کە ئاوانکردنی زەویە و تەزکیەی ئینسانە لە شێوەی فەردی و جەمعە کارێکە مەجموعەکەی بەیەکەوە کە کولی ئیستعداداتی بەخشراو بە کولی ئەفرادی بەشەر ئەبێ جەم بێتەوە دەست با بە دەسیەکەوە تا تحققی کولی ئاوە بدرێت هەر لەبەر ئەوەیشەکە تەواوی ئەو ئیمکاناتەی وا لازمە بۆ ئەمەی کە ئینسان جەمعی زندگی بکە خۆی متعال داوی مەسەڵەن بۆ نموونە هەر ئەو قووەی بەیانە کە داویە پێمان بۆ ئەوەی کە هەرکەس هەرچی لە دەرونیایە دەری بڕێ بۆ ئەوی تر تەفاهم بکرێت دوای تەفاهم هاوکاری بکرێت بۆ ئەمەکە مەسئولیت ئەنجام بدرێت وەشتهای زۆر مەسەڵەن هەر ئەمەی کە بەچکەی ئینسان وەک بەچکەی حیواناتی تر نییە کە هەر پیا بوو لە دایک مستەغنی بێ لە باوک و دایکی خۆ ئەیتوانی وای لێ بکە ئەمما بۆ مدەتێک تولانی لەگەڵیانە بۆ ئەمەی کە ئیجتیماعی زندگی کردن بێتە خەسڵەت بۆی بێتە شتێک تەفکیک ناپەزیر لە وجودی ئینسان دەی وەختێک ئاوایە مەسئولیت بەو سەنگی نییە ئەمما لە دوای تەوفیقی خوا بۆ پەیبردن بەو حەقیقەتە و عزم و تەسمیم گرتنێک قاتعاانە ئەو مەسئولیەتە سەنگینە هەڵەگیرێت مەسئولیەتێک کە بە فەرد ئەنجام نادرێ بەڵکێ لە یەک نەسڵا ئەبێت تەواوی ئستعدادات کۆ ببنەوە و هەروە ئستعدادەکانی تەواوی نەسڵەکان لەسەر یەک جەمبنەوە تەجاربی چینێک بۆ چینێکی تر ئەوەی کە ئەم دەستی کەوتووە بۆ چینی دوایی ئەویش ئزافەکە بۆ دوایی تر دەی دەی دەی تابگاتە ئەوەی کە تەواوی ئەم ئیستادادانە جەم ببنەوە و کۆ ببنەوە کە بلاخرە لە نهایەتی عمری ئەم ئینسانەوە مەسئولیەتەکە تەکمیل بوو بێت و ئەو وەختە گزارشی کار چێتەوە بۆ لای خاوەنی ئەم عالەمە و ئەم عالەمە تێکدا و عالەمێکی تر دروستکا بۆ ئەوەی کە بەرڕەسی بکرێت کێ لە هەڵگرتنی باری مەسئولیە تا شرکەتی کردو کێنەی کرد لە هەر کوێ ئیستعدادێک بوو ئیمکانییەتێک بوو، مەگەرسا ئیستعدادەکە و خاوەنی ئیمکانییەتەکە خۆی حازر نەبێ کە لە ناو جەمعێکا بێ، وەئیلا حەتتا نە بۆ خۆی تەکلیفە بۆ کەسانی تریش تەکلیفە کە ئەویش بکێشنە ناو و جەمعەکە حەرەکەت بکەن، چون گشت ئیمکاناتی خوایین، گشت نیعەمێکن کە مسخرن بۆ کولی ئائەم،